بەشی یەکەم تۆمارکراوەکان یەک کتێب و بڵاوکراوەکان ناوی پەرتوک نووسەر وەرجار ئادەم فرۆشانی سەدەی ویستم ڕەبیحی ئەنساری حەمەڕەشید حەسەن ئاشنابوون بە ئەفلاتون پۆل ستراتیرن ڕێباز مستەفا ئاشنابوون بە سوسیال دموکراتی وەرجارانی کارزان کاوسێن ئاشنابوون بە فێمینزم وەرگێڕانی عەزیز ڕەئوف ئاو لە ڕۆژەڵاتی ناوەڕاستدا سەرچاوی کێشەیە یان ئەندەژ یا گەرسکوگ غازی عەلی ئاوریشم ئەلیساندرۆ باریکۆ ئازاد بەرزنجی ئەدۆنیس ئەفسونکاری وشەکان وەرگێڕانی عەبدولمتەڵیب عەبدوڵڵا ئەنجومەنی پارێزگای کەرکوک کۆنووسی کۆبوونەوەکانی خولی دووەم ئەو جەنگەی دەکرا ڕووی نەدابا یەفگینی پریماکۆف مەجید ساڵح ئەوەی دنیا ڕزگار دەکات جوانیە هیوا قادر ئەویندارێتی لە پەراوێزدا مەهسا محیب ڕەسوڵ وەیسی ئێزدیەکان ڕەحیم سابیر بەرگریکردن لە مافی ژن ماری ولستۆنکارد سۆزان جەمال بەڕێوەبردننی تەکنەلۆژیای زانیاری ئەنوەر نەجمەتین بەریەککەوتنی کللتورەکان بێرنارد لویس یاسین حاجی زادە بنەماکانی نووسینی هەواڵ ڕێبوار کەریم وەلی بوونگەرایی فەلسفەیەکی مرۆڤگەرایە جان بۆڵ سارتەر ڕۆشنا ئەحمەد ڕەسوڵ بیرەوەریەکانی سەفەرکردن بە ماتۆڕ چێ گیڤارا یوسف عەلیپور بینای هونەری لە کورتە چیرۆکی کوردیدا ئەحلەم مەنسۆر تۆڵا مکری تەمی سەر خەرند شێرزاد حەسەن ترێنە خێراکەی خۆرهەڵات ڤلادیمێر ڤێدرۆڤسکی شێرزاد هەینی تونێل، ئەرنستۆ ساباتۆ، شیرین کاف. توێشووی سەفەرێکی سەخت، حسێن عارەف. تیشکەنیگایەک بۆ مناڵی ئۆتیزم، ماجید نووری و پەروین خدر. تینا و چیرۆکە ئەندێشەکراوەکانی، پاڵنەرەکانی جەنگ، ئەنیشتاین و فرۆید، مەریوان هەڵەبجەیی. پەیام و بەرنامەی لیستی گۆڕان، پڕۆژەی پڕۆگرام و پەیڕەوی ناوخۆی یەکێتی نیشتیمانی کوردستان. پیرەمێرد و زەریا، ئەرنیست هەمەنگوای، شێرکۆ بێکەس. جاڕنامەی گەردوونی مافی مرۆڤ جەنگی ئاو جۆن بلوک و عادل دەروێش شەماڵ عەبدوڵڵا حەریم لە کۆشکەکانی عوسمانیدا حەرەمسەرا دکتۆر ماجیدە سەڵاح مەخلوق لەیلا عەلی حەسار شێرزاد حەسەن حەوت گوتار دەربارەی وەرگێڕان کۆرش سەفەوی ڕەفعەت مۆڕادی حیزب لە بازنەی دەستەگەریدا شەماڵ عەبدوڵڵا خەرەندی مەرگ کاکە مەمبۆتانی خەونێک لە وڵاتی پیاو بچکۆلەکاندا وەرگێڕانی ئازاد پەرزنجی خولانەوە لە بازنەیەکی بۆشدا حسێن محەممەد خوێنەری کوشندا بەختیار عەلی دیالۆگی دەوڵەت و ئاین سەمیر ئەمین بورهان غیلون وەرگێڕانی هێمن مەجید دەربارەی گەنجان، کارزان کاوسێن. دەربارەی فەلسەفەی مێژوو و زانستی مێژوو، سەلام عەبدول کەریم. دەرکەوتنی ڕێکخراوی ئەلقاعیدە لە کوردستان، یوسف گۆران. دەستوری کۆماری عێراق. دەستوری هەرێمی کوردستان. دوانامەی دێوەرەیەک، سەلاح عومەر. ژن لە ئیسلامدا، سەمەد سێتاقانی. ژیان کورتە، یوستین گۆردێر، ڕێبوار سیوەیلی. ڕۆژێکی بێدەنگ لە تەنجە تاهر بنجەلون تارا شێخ عوسمان. ڕۆڵی کارکردن لە گۆڕینی مەمون بۆ مرۆڤ فریدریک ئەنگلز کەریم مەلاڕەشید. ڕەخنە ڕووبەرێک بۆ ئازادی ئازا حەسیب. ڕەهەندەکانی لێکۆڵینەوە لە ئیسلامی سیاسی فەیسەڵ عەلی. ڕەوشت ونبوو لە سەرچاوە ڕەوشتیەکاندا، دکتۆر عەلی وەردی، نزار سەلیم، عادل حسێن. ڕۆحی کورد لە بندەستی ناسیونالیزم، ئیسلامیزم، مارکسیزمدا، ئازاد قەزاز. ڕێبازە سەرەکیەکانی ئەدەب و هونەر، ئەحمەد سالار. زار و شێوەزار، پڕۆفیسۆر دکتۆر بەکر عومەر عەلی. زمان لە ڕوانگەی ڕەگەزەوە. کریستێن نۆردێنستام غازی عەلی خورشید زمان و عقل و کۆمەلگا فەلسفە لە جیهانی هاوچەرخدا جۆن سیرل سادقی هیدایەت حەمە کەریم عرف سەرمایی کۆمەڵایەتی و کۆمەلگای مەدەنی فرانسیس فۆکۆیاما کامل قەرەداخی سەیر و سەمەرەکانی جیهان، سوهێر سەمور، مستەفا سەعید عەلی. سپارتاکۆس، شۆڕشی کۆیلەکان، دەیڤید کینگری. بورهان قانع. سوێی زامێکی قوڵ، ساڵح محەممەد ئەمین. سینی ڕەنگەکان، شێرزاد حەسەن. شەوە سپیەکان. چۆن توێژینەوەیەکی زانستی ئەنجام دەدەیت؟ محەممەد ساڵح. چارلی چاپلن وەرگێڕانی کەمال عەبدوڵڵا حەسەن چەمکی چاکسازی لە کوردستاندا ڤینۆس فایق چەند وتارێک دەربارەی ئەدەب و ڕەخنەی کوردی کەمال مەمەند چل نامی کورد بۆ هاوسەرەکەم نادری ئیبراهیمی یوسف عەلیپور چیرۆکەکانی بەهرەنگ وەرگێڕانی حەمەسەعید گۆڕان لە کوێوە گەیشتە کوێ نەوشیروان مستەفا کۆمەڵگای مەدەنی هێزێکی نوێ وەرگێڕانی کۆسار فەتاحی گەڕان بە دوای دوورگە نەدۆزراوەکەدا خۆسیە سارەماگووا مەریوان هەڵەبجەیی گەردەلولی قەیرانی دارایی جیهان و ئابووری کوردستان محەممەد کەریم گردون لە ڕوانگەی زانستەوە عبدوڕەحمان فەرهادی فەیلەسوفی هۆڵی هەشتەم هاشم ساڵح هەڵکەوت عەبدوڵڵا قاسم محەممەد هەڵەی ڕاست کردوتەوەیان نیا سەعید عەلی قەڵای سپی ئۆرهام پامۆک بەکر شوانی قڵیشانی بەرد ڕۆژهڵاتی ناوەڕاست لە بەردەم گۆڕانکاری دیموکراسیدا سامی شۆڕش کۆتر پاتریک زۆسکیند شیرین کاف کۆشکی باڵندە غەمگینەکان، بەختیار عەلی. کۆمەڵە وتاری نەوشیروان مستەفا. کۆمیتەی ڕێکخستنی قەرەداخ لە ڕۆژانی شکست وەستانەوەدا، سەرکەوت. کارنامەی ئەردەشێری بابەکان، قاسم هاشمی نەژاد، شاسوار خە هەرشەمی. کانت، ژیان و کارە فیکریەکانی، دوکتۆر عیماد عەبدولسەلام، سامان مستەفا. کەرکووک لە ڕوانگەی مێژووەوە وەرگێڕانی دکتۆر ئازاد عەبدولواحد کەس وەک من تۆی خۆش ناوێ سەحەر ڕەسایی کەشکۆڵی کەلەپوری ئەدەبی کوردی محەممەد عەلی قەرەداخی کەلتور چەمک و پێناسە داریوش ئاشووری کۆسار فەتاحی کورد و زەمەنی عەولەما، دلێر عەباس. کوردایەتی و خامۆشیەکانی ئەزموونی فرە حیزبی، حاجی مەمۆ. کێشەی ڕیفۆرم و ئایین لە کۆماری ئیسلامی ئێراندا، دکتۆر ڕەزا یوسفیان، مەهدی ئەبوبەکر. کیمیاگەر، پاولۆ کۆئیلۆ، ئەبوبەکر خۆشناو. لەدایکبوونی میوزیک لە ڕۆحی ڕۆمانەوە، بەکر عەلی. لە ڕقەوە تا خۆشەویستی کامەران سوبحان مادمازێل کەتی میترا ئیلیاتی سەلام نیساری مەشقە سەتایەکانی ئەکتەر گەزیزە مەلای خەیاڵ چەند جەستە لە گیانێکدا ئەحمد حسێن ئەحمد میتۆلۆجیای یۆنانی ئێریک ئێریکسۆن کەریم مستەفا مێژووی ئەشکەنجەدان لە ئیسلامدا هادی عەلەوی ئارام جەمال مێژووی نێربازی لە ڕۆژهڵاتی ئیسلامدا کۆردیار میری چکۆلا ئەنتوان سین ئیگزۆپەری ناسر حسامی مێزگردی باڵاکردن و ئاوبوونی ئیسلامی سیاسی مەنسوور حکمەت سعید ئەحمد ماددە بێهۆشکەرەکان کەمال جەلال غەریب ململانەی شارستانێتەکان سامیۆل هەنتکتۆن هیمدادی حسێن نامیلکەی ئوسوڵیەت چەمک میتۆد سەرچاوە و ئاسۆ نیا سەعید عەلی نەوشیروان مستەفا چی دەڵێ و دەیەوێ چی بکا؟ هیلال ئیبراهیم نهێنی کۆنترین مێژۆ ئەلیکسەندەر گیرۆڤسکی جەلال تەقی نهێنیەکانی سێگۆشەی بەرمۆدا جەزا تۆفیق و ئەحمد عەلی نیگایەک بۆ ئێستا خەونێک بۆ سبەی بەختیار عەلی ئاراسفەتاح مەریوان وریا ڕێبین هەردی نیگایەک لە غەدر غەدرێک لە خەون ئازاد تۆفیق هۆشیاری فوئاد تاهر هاوارێک لە کوردستانەوە ڕێگا ڕەئوف مزەفەر محەممەدی هەست بە گەورەی خۆت بکە دکتۆر واین دایر ناسر سەڵاح هونەری شعر پۆیتیکا ئەریستۆ تاڵیس حەمید عزیز هیگڵ و سیاسەتی مۆدێر، ڕامین جیهانبەگلو، شۆڕش جوانڕۆیی، چنوری فەتاحی. وتەی زێڕین، کامیل محەمەد. وتەی هەڤاڵ مام جەلال لە کۆبوونەوەی کادراندا، مەکتەبی بیر و هۆشیاری. وەڵام لە ڕۆژگاری ونبوونی پرسیاردا، بەختیار عەلی. یاسای پارێزگا ڕێکنەخراوەکان لە هەرێمدا، وەرگێڕانی خەلیل عەبدوڵڵا. یاسای ڕەگەزنامەی عێراقی، وەرگێڕانی ئارەم محەممەد ساڵح. یەکێتی نیشتیمانی کوردستان بۆچی؟ مەکتەبی سیاسی. یەکێتی ئابووری ناسان و ژمێریارانی کوردستان. بەشی دووەم، گۆڤار و ڕۆژنامەکانی ئێستا. لەو گۆڤار و ڕۆژنامانەی کە ئێستا لە کوردستان دەردەچن، هەزاران گوتار و بابەتی هەڵبژاردیان لێ خوێندراوەتەوە، لەو ڕۆژنامە و گۆڤارانەش، یەک، ڕۆژنامەکان، کوردستانی نوێ، هاوڵاتی، ئاوێنە، خەبات، ئاسۆ، ڕووداو، هەولێر. دوو گۆڤارەکان، لڤین، جیهان. بەشی سێیەم شانۆنامە یەک سێ شانۆگەری ڕەوف بێگەرد لە عەربیەوە کردوێتی بە کوردی دوو سێ شانۆگەری لە ئەدەبی جەنگەوە سێ، مردووەکان بنێژن نووسینی، ئارین شۆ، وەرگێڕانی، یاسین قادر بەرزنجی. چوار، شۆڕشی مردووەکان نووسینی، ئارین شۆ، وەرگێڕانی، یاسین قادر بەرزنجی. بەشی چوارەم بڵاوکراوەی مناڵان یەک چیرۆکی مناڵان خوێندنەوەی دەیان چیرۆک لە زنجیرە چیرۆکەکانی خانەی سمۆرە دوو، گۆڤاری پەپوولە. سێ، هەڵبەستی مناڵان. بەشی پێنجەم بابەتەکانی منهەجی خوێندن بۆ قوتابیانی نابینایان بابەت قۆناخ بابەتە کۆمەڵایەتەکان حوتەمی بنەڕەتی زمان و ئەدەبی کوردی هەشتەمی بنەڕەتی بابەتە کۆمەڵایەتەکان هەشتەمی بنەڕەتی زیندەوەرزانی نۆیەمی بنەڕەتی بەشی شەشەم پرۆژە تایبەتەکان یەک ئینسایکلۆپیدای کوردی دوو هەموو بابەتەکانی دەیان ژمارە لە گۆڤارەکانی بەیان ڕۆشنبیری نوێ ڕامان پەیڤین ئایدیا هەنار کاروان سەردەم زانستی سەردەم گەلاوێژی نوێ ڕەهەند و ئابووری سێ چەندین ژمارە لە زنجیرە ڕۆڤارەکانی سەردەم لەوانە قازی محەممەد پیرەمێرد مەسعود محەممەد چوار چەندین دیوانی شعری کوردی کلاسیک و هاوچەرخ گوێگری خۆشەویست ڕێکخراوی دەریا بەردەوامە لە خوێندنەوە و تۆمارکردنی پرۆژەی 500 کتێب لە کتێبخانە دەنجەکەی جگە لەمەش چەندین پرۆژەی تری لەبەردەستدایە لەوانەش یەک خوێندنەوەی سەرجەم بابەتەکانی منهاجی خوێندن لە قۆناغی یەکەمی بنەڕەتیەوە تا قۆناغی دوانزەی ئامادەیی بۆ قوتابیانی نابینا دوو زنجیرەیەک وتاری هەڵبژاردە لە سایتە کوردیەکانەوە سێ دیوان و کتێبە کلاسیکەکانی ئەدەبی کوردی چوار دەستکردن بە تۆمارکردن بە زمانی عەربی ڕێکخراوی دەریا هیواخوازە پڕۆژە و بەرهەمەکانی مای سوود و چێژ لێ وەرگرتنی ئێوەی خۆشەویست بێت سوپاس بۆ گوێگرتنتان. تێبینیەکی گرنگ تەواوی مافەکانی ئەم بەرهەمە تۆمارکراوانە پارێزراوە بۆ ڕێکخراوی دەرەی فەڕەنسی کۆپیکردن و بەرەمهێنان و بڵاوکردنەوەیان یان فرۆشتنی هەریەک لە بەرهەمەکانی ڕخراوی دەریا کارێکی نایاساییە و لێپێچینەوەی یاسایی لەگەڵدا دەکرێت